ڕێگری دەکەن لە هەندێک کەس کە تۆبە بکات واز لە گوناه بێنێ و لەسەر دینی ئیسلام بە دامەزراوی بمێنێتەوە پێش ڕەمەزان جمعەی پێشوو سێ خاڵم بۆ باس کردن یەکەمینیان بریتە لەوە زۆر کەس خۆی بەوە فریو ئەداڵێ کورە خوار حەمە ڕاحمینە ئەوە خاڵێکە خاڵی دووەم زۆر کەس مەغرورە بێ بە تاعەتی خۆی یعنی ئەڵێ ئەوە نەم کردووە ئەوە نەم کردووە خاڵێکی تر مەیوس بوون بە پێچەوانەی یەکەمەوە کە ئەڵێ خوا ارحم الراحمینە ئەمیان ئەڵێ خوا قەت لە من خۆش نابێ تۆبەی چی بکەم ئەمانە هەندێ بیانوی بێجێ و بێڕێن خەڵک دروستی کردووە بۆ خۆی بۆ ئەوەی یەکەم تەوبە نەکا کە خوا داوای کردووە لە مرۆڤەکان تۆبە بکەن وازبێنن لە گوناح بگەڕێنەوە لای خوا لەسەر ژیانێکی پاک لەسەر دینی ئیسلام دامەزراو بن و زۆر جار خەڵک تۆبە ئەکا بەڵام ناتوانێت دەوامی بدا ئیسیقامەی نییە ئەو هۆکارانە چین کەوا دەکەن خەڵکی یا تۆبە نەکەن یا ئەگەر تۆبەشیان کرد ئیسیقامەتیان نەبێ و دامەزراویان نەبێ یەکێتر لەو خاڵانە بریتە لە بیانوهێنانەوە بەوەی ئەگەر خوا هیدایەتم باتەوە بە ئەەکەم قسەکەی بۆ کەسێک بۆ خوێنەوارێ بۆ ڕۆشنبیرێ بۆ شوانێ بۆ شایەک کاکە تاکەی دا ناچڵەکێی و خەبەرت نابێتەوە واز بێنە کوا فڵان کوا فیسار کورە کاکە وازم لێ بێنە بەخوا خوا گەر بێوێ هیدایەت مەدا ئیتر قسەی تۆی ناوێ ئایا ئەم قسە ئەسڵی هەیە ئەم بیانووە لە ترازوی عەقڵ و شەرع جێگەی ئەبێتەوە وەڵا گەر خوا هیدایەتم با نا. ئەم بیانووە هەڵەیەکی گەورە و ناقۆڵایە و ستەمێکی گەورەیە دەرهەق بە پەروەردگار دەکرێ. چونکە خوا هیدایەتی داوین، ڕێگای بۆ ڕوون کردووینەتەوە، ئەگینا خوا چۆن سزای کافر و تاوانبار ئەدا ئەگەر هەموو شتێکی ڕوون نەکردبێتەوە. خوا ئەفەرمێ، وما کنا معذبین حتی نبعث رسولا، هەتا پێغەمبەر نەنێرم هەتا حجە ئیتمام نەکەم بەسەر خەڵکا عەزابی خەڵکی نادەم لئلا یکون للناس علی الله حجة بعد الرسل خەڵکە بێ بیانویان نەمێنێ لەبەرەوە خوا هیدایەتی داوین خوا ڕێگای بۆ ڕوون کردوینەتەوە خوا هیدایەتی داوین بە فیترەت ئەگەر کەسێ زۆر نەکا لە خۆی، درۆ نەکا لەگەڵ خۆیا، ناخی ئینسان حەزی لە دینە، حەزی لە بێدینی نیە. ناخی ئینسان حەزی لە ڕاستگۆییە، حەزی لە درۆ نیە. ناخی ئینسان حەزی لە پاک داوێنیە، حەزی لە داوێن پیسی نیە. ناخی ئینسان حەزی لە یارمەتیدانی خەڵکە، حەزی لە ستەمکردن نیە. ئەوە فیتڕەتی ئینسانە. ئەوە سروشتی ئینسان و ئادەمیزادە، فطرة اللە التی فطر الناس علیها، ئەوە ئەو ڕێگا و بەرنامەیە خوا خەڵکی لەسەر دروست کردووە، هەموو مناڵێک بە مسڵمانی لە دایک ئەبێ، کل مولود یولد علی الفطرە، دوایی باوک و دایکێتی، خێزانەکەیەتی، مەدرەسەکەیە، کۆمەڵگاکەیە، فابواه یهویدانی او ینصرانی او یمجیسانی، ئەوە باوک و دایکن ئەیکەن بە مەجوسی و بە یەهودی و بە گاور و بە بوزی و بە چی و بە چی، ئەنا هەموو مسوڵمانێک هەموو مناڵێک لە ڕوسیا لە ئیسرائیل لە ئەمریکا بە مسوڵمانی لە دایکەبێ. خوا هیدایەتی داوین بە عەقڵ عەقڵی داوینەتێ عەقڵ جیهازێکە لە ئینسانە خەیر و شەڕ لە یەک جیاکاتەوە عەقڵە نایڵە دەستبەری بۆ تەزوی کارەبا بگرێ عەقڵە نایڵێ لە ناوەڕاستی جادا بوەسی سەیارە لێو بدا عەقڵ حەتا هەندێ لە علەمای ئیسلام ئەڵێن ئەگەر خوا پێغەمبەرانیشی نەناردایە و کتێبیشی نەناردایە عقل بەس بوو بۆ ئەوەی حجە بێ بەسەر ئینسانەوە نابێ گوناح بکا و نابێ بێدین بێ هەر کەسێکیش عەقڵی لێ سەنرابێتەوە یان نەیدرابێتێ خوا یەک زەڕە محاسبەی ناکا و عەزابی نادا بەڵام ئەوەی عەقڵی هەبێ باڵق بێ ئەوە ورد و درشتی لەگەڵا دەخوێنرێتەوە خوا هیدایەتی داوین بە ئاياتی کتێبە ئاسمانیەکان قورآن بە معجززاتی پێغەممەران بە وتاری زانایان بە ڕووداوەکانی زەمانە بە مردن خوا هیدایەتی داوین ئەی چۆن نابێ سیر بکەی لەم دیو تۆ فلان تەخت بوو لەو دیو تۆ فیسار تەخت بوو لە بەردەم تا فلان وای لێ هاو لەو گەڕەکەکە وای لێ هاو ئەی تۆ چۆن وەکو بەرزەکی بانان بۆی دەرەچی نا تۆی ژەبێ ژیر بی خەبەرت بێتەوە کەواتە خی گەورە بیانوی نێشتێتەوە بۆ ئەم ئادەمی زادە ئیتر بە چی خۆت دەخەڵەتێنی و خۆت دەستخەڕۆ دەکەیت بە تەمای چیت هیدایەت خەڵاتی خوایە من حی ئیلاهیە خوا دەیدات بە کەسێک بیەوێت ئەگەر نەیەوێت نایەوێت ئەبێ بە دوایە بگەڕێی قورآانی پیرۆز هیدایەتە بۆ ناس کابرا لە بنی بەحرا ئەگەڕێ شتە دۆزێتەوە لە ئاسمان ئەگەڕێ بە دوای ئەسراری کەونا ئەگاتە قەناعەتێ ئەڵێ ئەم بوونەوەرە ئەم کەون و کائیناتە خاوەنێکی هەیە بە هەوانتە دروست نەکراوە ئەوە هیدایەتە خاڵی شەشەم بیانوێکی تر بیانوهێنانەوە بەوەی بە قەزا و قەدەر ئەمە زۆر جار ملحیدەکان ئەمە ئەخەنە سەر خەڵکی سادە ملحید ئەلمانێ بێ باوەڕەکان کادیرە ساختەچی و سیاسەت بازەکان لە مەجلیسێکا لە کۆڕێکا ئەیدەن بە گوێی خەڵکی عەوام و عەشایری فەقیرە کاکە مەگەر مامۆساکان ناڵێن هەموو شتێ بە قەزا و قەدەرە لە ناو چاومان نووسراوە دەی منیش قەزا و قەدەرم وایە ئەبێ نوێژ نەکەم من ئەبێ عارەق خۆر بم من ئەبێ قومارچی بم من ئەبێ پیاوکوش بم وازم لێ بێن ئەمە قەدەری خوایە ئایا ئەمە ئەبێ بە بیان و ئایا ئەمە جێگەی بێتەوە لە عەقڵا لە شەرعا وەرەگیری ئەم قسە نەخێر بۆ قەدەری خوا غەیبە خواچی نووسیوە وەچی نەنووسیوە نە جوبرەئیل و نە میکائیل و نە ئیزرائیل و نە ئیسرافیل و نە محەممەد و نە ئیبراهیم نایزانن یەک هێز نیە لەم ئەرز و ئاسمانە لە مەلایکە لە ئینسان قەدەرێکی خوا بزانێ غەیری خوا ئەی تۆ چۆن نەزانی نووسراوە لە ناوچاو بەچی ئازانی ئێ مامەسە ئێوە ئەڵێن ئەڵێن هەموو شتێ نووسراوە ئێ باشە نووسراوە من نازانم چی بۆ من نووسراوە منی ساوتارە دەم سبەینێ چیم بەسەریە نازانم ئایا ئەم وتارە تەواوەکەم نازانم ئایا ئاخری عمرم بەچی تەواوە بێ نازانم بەس من کەسێک دەسی گرتووم قسەی خێری بۆ کردووم هێناومی بۆ مزگەوت فێری ئەلحەمد و قولۆڵا و لایلای لەڵای کردووم فێری خوێندنەوەی کردووم فێری وردبوونەوەی کردووم لە گیا لە گوڵ لە ئاسمان لە هەنگ لە مێرو لە باڵدار ڕێم لەم بەرنامە کەوتووە حەزم لە علومی شەرعی کرد خوێندم بووم بە مەلا ئێ باشە ئیتر من بەچی بیان و بێنمەوە بڵێم وەڵا ئەوە خوان ناوچوی نووسی و من بووم بە مەلا واللهی نییە هەچی وان نییە هەر بۆ بۆ ئین لە تافە و خۆشی ساڵی هشتا و شش کە ژنم دیاری کرد دەستگیرانم دیاری کرد مامۆسای ئامادەی پیشەسازی هەڵەبجە بووم لەگەڵ خێزانم چوین بۆ خەسەخانەی عەنەب خەسەخانەی گەورە بۆ فەحسی خوێن و ئەوانە لەو کاتەیا لە عسکەری لە تەجنیدی هەڵەبجە ناوم هاتبووەوە ئەبێ بڕۆم بۆ عسکەری منیش فیرانم کردبوو بەسەرە چوو بۆ مەکتەبەکەەوە هاتم و خەڵک نەیەزانی دووسێ دەستە خوشک و دراوسەی ئەو ئافرەتەی بوو بە هاوسرم دراوسێ بوون وەختی خۆی وتویان ئەوە کێیە فلانە کەس بە هاوسەرمیان وتو تێڵاو دەستگیرانەکەمە ئەوە ئیتر وتیان پیرۆزبایی لە یەکەین و خۆشی لە خۆ ئیشی چێ وتی مامەسایە وتم ئای داما نازانێ فیرارم نازانێ فیراری عسکەریم بینێکی ترە بێ بەمەکەژ و ڕاکەم و ئەوانە ئەوە مامەسایی تەواو بوو ئەوە ئۆردوگا تەواو بوو ئەوە خوێندنی مەلایەتی نازانین حتا ڕوونەدا نازانین ئەو کەسەی ئەڵێ خوا لە ناوچاوی من و نووسیوە یەک دەقە بەر لەوە فیشەکەکە بتەقێنێ خەڵک بکوژێ لێی بپرسە بڵێ ئەزانی ئەڵێ نەوەڵە یەک دەقە بەر لەوە هیچ نازە یەک هەناسە نازانێ کەواتە ئەمە درۆیە بڵێ ئەمە قەزا و قەدەری منە ناوچاوم نووسراوە لە لەو حەل مەحفوزان نووسراوە نووسراوە نووسراوە بەڵام تۆ نازانی تۆ نازانی خوا سەد و ئەوەنە هەزار پێغەمبەری ناردووە خوا سە و سیانزە کتێبی ناردووە خوا عەقڵی ناردووە خوا علەمای داناوە خوا فیترەتی داناوە بە تۆ ئەڵێ چاککە و خراپ مەکە پیاو ڕزگار بکە پیاو مەکوژە ڕێزی ژن بگرە سوگاتی پێ مەکە حەڵاڵ بخۆ حەرام مەخۆ ئەمە خوا ئەمانەی ناردووە ئەی بۆ لە گوێی ئەمانە ناکەی شتێکە نازانی چییە ئەی بۆ بە درۆ خۆتە خەڵێنی خۆتە خەڵەتێنی وەڵام من لە ناو چاوم نووسراوە ئادەی لە کوێیە نووسراوە وەڵا ئەسڵی نییە کەس نازانێ هەموو جارێ و شعرە خوێنمەوە ئەڵێ علمی قەڵەم و لەو حد لەبەر بوو خەمت نوسینی خاوەن دەفتەر بوو یەعنی تۆ نە پیاوێکی ساڵحی بۆی خوا نەکەوێتەوە بە درۆوە بۆیە تۆ گوناحەکەی خوا لە ناوچوی نووسیوی دە تۆ وەرە پێشەوە مرد بە ئەبوو لە هەب سوورەتی تەبەدیەدای تێ هاتە خوارەوە ئەو ئەبوو لە هەبە ئەزانی چی زەڕەی عقلی هەبووە یەک زەڕە یەک تۆز پیاوەتیە بوایە ئەیوت وەڵای ئەو محەمەدە ئەخەمەوە بە درۆوە ناڵێ تەبەت یەدا ئەبی لەهەب وتەما ئەغنا عەنهو مالو وما کەسەب سەیەسلا نارن ذات لهب دە وەڵا من ئەشهەدو ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله و نوێژیش ئەکەم و زەکاتیش ئەدەم و کەعبەیش پۆشتە ئەکەمەوە و ئەوەیش ئەکەم و ئەوەیش ئەکەم بەڵام نا نازانێ ناتوانێ ناتوانێ ئەی بۆ نەیکرد؟ کەواتە ئێمە نابێ بە قەدەر خۆمان بخەڵەتێنین بڵێین خوا لە ناوچاوی نووسیوین کەس نازانێ چی بۆ نووسراوە نە لە خەیر و نە لە شەڕ زۆر کەس گێڕاوێتیوە ئەڵێ ڕۆشتوم بە دڵ و دایە میوەیەکم کردوتە لەو درەختە تویەکم کردوتە لەو تووە هێناومە ئاوم پیا کردووە بردومە بۆ دەم چۆلەکەی پیا کردووە خواردوێتی لە دەستی کەوتووەتە خوار و شتێ تر بردوویەتی مامۆسایەک گەگەڕێتەوە ئەڵێ لە ڕووسیا لە مۆسکۆ لە وڵاتی ڕووسیا دکتۆرێک لەوێ دکتۆرا ئەخوێنێ دکتۆرێکی عەرب لەوێ دکتۆرا ئەخوێنێ ئەڵێ هەڵیاندام بۆ لادێیەک بۆی تەطبیق بکەم لەو لادێ مستەوسەفێکی تیا بوو خەسەخانەیەکی تیا بوو شەو شەوی سەری ساڵ بوو سەری ساڵی زاینی ئەڵێ من و ممەڕیزەیەک و کارگوزارێک لە خەسەخانە کابینی تر کەسێکی تریان نەبوو کوڕێکی مەسیحی ڕەفیقی ئەم دکتۆرە موسڵمانە بێ پێڵێ دکتۆر من ئەزانم تۆ زۆر تااقەتی شەوی سەری ساڵ و ئەم لاولاو نییە پیاوێکی ملتەزیمی کابرای رووسی پێڵێ من مەسیحیم خەفەریان بۆ داناوم شەوی سەری ساڵ من خەفەر بم ئەکرێت و ئەم خەفاەتم بۆ بگری من شەوێکی تر لە باتی تۆ بیگرم ئەڵێ ئەمیش پێوت بەڵێ بە ڕەحابەی سەدرەوە سەر چاو دکتۆرە مسلمانەکە خەفەریاتەکەی شەوی سەری ساڵ ئەگرێ بۆ دکتۆرە مەسیحیەکە ئەو ئەڕوا بۆ ناو ماڵم ناڵی خۆی ئەڵێ منیش دانیشت بووم وتم بە مومەڕیزەکە و بە کارگوزارەکە وتم ئەوەی تر درەنگە شەو سعاد یانزەی شەوە من ئەچمە ژوورەکەی خۆم ئەخەوم ئەوەش ئەگەر جەرس ئەگەر خەتەر شتێکیان هێنا خەبەرم بکەنەوە وتی وەڵا شەو نیوەی شەو تەقەدرا لە دەرگاکەم وتم چییە وتی نەفرێکیان هێناوە هیلاکە زۆر هیلاکە وتی وەڵا منش خۆم پێچایە و سەدریە و سەماعەم کردە ملم و ڕۆشتم نەخۆشەکەمان هێنا و فەحسم کرد و ئەی خوایە چی بێ هەناسەی گیرا و خەریکە گیانی دەرەچێ چی بۆ بکەم بەم شەوە ئەم لە ئەو لە ئەو لە وتی وام زانی شتێک لە قورگیا گیراوە ئەم پیاوە ئەم نەخۆشە خۆمە لە علمی طوبا ئەمە نییە وتی وەختی خۆی دایکم و نەنکم چیان کردبوو خستم بەدەما و بازێکم کێشا بە پشتیا ئەها ئەیدەن بە پشتیا مناڵ وتی منیش بازێک وام گوتی یەک کۆکەی کرد شتێ لە قورگی دەرچوو نەمزانی چی بوو وتی کابرا نەجاتی بوو ئیسراحەتی کرد وەڵاوتی کەسوکارەکەی تۆزێک ئەتر دڵنیامان کرد و ماوە هێشتمانەوە دوایتم بیبەنەوە تی بردیانەوە وتی بەیانی کارگوزارەکە ژوورەکە پاکەکاتەوە بۆ نمونە ئەڵێم ئەو شتێکی ترەڵێ بەو زمانە بەس من نازانم چییە دنکێ فستق لە ژێر قەرەوێڵەکە بێ کارگوزارەکەش پوستقەکە هەڵەگرێ و ئەیخوا. ئەڵێ دکتۆر وەڵایی گلەییم هەیە لێو. ئەڵێ بۆ؟ ئەڵێ تۆ بە دزی ئێمەوە فستق ئەخۆی. ئەڵێ بابە بیکە بە خاتری خوا فستقی چی و شتی چی؟ ئەڵێ بەرە وەڵا وەڵا کەوتبوو لە عەرزا دانەیە خواردم. وتم بەڕاست دۆزیتەوە وتی ئەرێوەڵا دومەزە ئەمە ئەوەی قوڕگی نەخۆشەکە بووە کە هەڵی هێناوەتەوە و چووە بۆ ژێری خەرێوەڵەکە ئەو گسکی داوە وای زانیوە دکتۆری فەقیر سەوتا بەیانی فستقە خوا وتی قەدەری ئیلایی ئەم فستقە ئەبێ ئەم کارگوزارە بیخوا نابێ بچێتە سکی ئەم نەخۆشەوە ئێمە نازانین خوا چی نووسیوە چی بۆ دیاری کردوین لەبەرەوە با فێڵ لە خۆمان نەکەین با خەڵک نەمان خەڵەتێنێ ئەوانەی کە ئەڵێن قەزا و قەدەر وای نووسیوە ئەڵێن قەزا و قەدەر ڕاستە حەقیقەتە بەڵام من نازانم قەزا و قەدەر کابرای سایق هەر کە ئەدا لە زەلامی ئەڵێ قەزا و قەدەرە ڕاستەکەی قەزا و قەدەرە بەڵام ئایا تۆ پابەندی بە یاساکانی هاتوچۆ؟ ئایا تۆ بە خێرایی ڕێگا پێدراو سەیارەت لێخوڕی؟ لە سایدی خۆتۆ ڕۆشتی؟ مۆبایلت بە گوێوە نەبوو؟ خۆتی بەستبوویەوە؟ سەیارەکە و تەواو بوو؟ ئاگاو لە سەر جادەکە بوو؟ ئینجا لە پڕ مناڵێک کەوتە خوار و لێودا؟ ئەمە هیچ گوناحەکی تۆی تیا نییە. بەڵام تۆ سیدیەکت خستۆتە سەر و مۆبایلێکت کردۆتە گوێچکە و لەسەر سەد و پەنجا لێ ئەخوڕی و سەرخۆشی و ئەمە ئەکەی ناوی منێ قەزا و قەدەر بەڵێ قەزا و قەدەرە بەڵام تێهەڵدانێکی باشی واتیا بۆ تۆ لە قیامەت لە دنیایش دەبێت خوێنێ و کابرایە بی کارەبا کوژایەوە با لێرا بوەسم ئەگینا دوو خاڵی ترم مابوو بەڵام ئەوەی ماومە لە کۆتایی وتارەکە پیرۆزبایی جەژنتان لێ یەکەم جەژنی هەموو لایەکتان پیرۆز بێ تاعەتی هەموو لایەکتان قبوڵ بێ ئومێدەکەم خوای گەورە و پەروەردگار لەم ڕەمەزانە هەموومانی پاک کردبێتەوە لە هەڵە و پەڵەکانمان قەڵەمی عەفویە ناوێ بەسەر گوناهەکانمانە ئومێدەکەم ئەم جەژنە و ئەم ڕەمەزانە ببێ بە دەواازەی خێر بۆ ئەم میلەتی کوردی مسلمانە و بۆ سەر سەرجە مسلمانانی دنیا و مرۆڤایەتی ئیسراحەتکە لە کێشە و لە ئافات و لە فیتنا. داواکەم لە رب العالمین دامەزراومان بکا دوای رەمەزان لەسەر جومعە و جەماعەت لەسەر نوێژی جەماعەت لەسەر قورئان خوێندن لەسەر گەرموگوڕی لەسەر ئەوانە بەڕێزان دەربارەی شەشەڵان قسەیەک ئەکەن هەر کەس ڕۆژی دوای جەژن نەگرێ ئیتر بۆی نییە نە هەر کەس ئەتوانێت لەم مانگا شەش ڕۆژ بگرێ بەڵام ئەگەر کەسێ دووهەم ڕۆژی دوای جەژن یانی ڕەمەزان ڕۆژ جەژنی ڕەمەزان یەک ڕۆژە یەک ڕۆژە دوو ڕۆژی نییە سێ ڕۆژی نییە ئەو ڕۆژەی نوێژمان تیا کرد هەر ئەو ڕۆژە جەژنە ڕۆژی دوایی ئەتوانی بە ڕۆژوو بی ئەگەر لەبەر میوان لەبەر نەخۆشی لەبەر ئیش نەوتانی ئەتوانی دوایی بیگری بە سەریەکەوە بیگری بە جیا بیگری ئەمە شەرعەن علەما ئیجازەیان داوە بە هەرسێکی بەسەر یەکەوە باشترە دووهەم ڕۆژ هەتاوەکو حەوتەم ڕۆژ باشترە بەڵام ئەگەر نەبوو بە جیاجایش هەر دروستە بینی بکەوێ هەر دروستە ئەمە لێ بووینەوە لە شەشەڵان هەندی ئەڵێن شەشەڵان نییە ئەوە دەست بە بن باڵی خۆیان ئاکەن 1400 ساڵە ئومەتی ئیسلامی ڕەمەزانی گرتو و شەشەڵانیشی گرتووە خاڵی دووهەم، هەندێک بەڕێز گلەیی لەوەکەن مامۆساکان بۆ بەیانی زوو ئەمان بەن بۆ مزگەوت بۆ نوێژی جەژن بۆ بۆ نوێژی جەژن درەنگ نەکرێ من بەو بەڕێزانە ئەڵێم هزار و چوارسە و سی و نۆ ساڵ هزار و چوارسە و سی و نۆ ساڵە ناڵێم چل چونکە لە ساڵی دووهەما ڕۆژوو واجب بووە هەزار و چوار سەد و سی و نۆ ساڵە نوێژی جەژنی ڕەمەزان و قوربان ئەکرێ یەک کەس پێغەمبەر خەلیفەکان سەحابەیەک ئیمامێ لە ئیمامەکان عالمێکی گەورەم بۆ بێنێ لە مەدینە لە مەکە لە دیمەشق پایتەختی ئەمەوییەکان، لە بەغا پایتەختی عەباسییەکان، لە ئەستەنبوڵ پایتەختی عوسمانییەکان، لە ئەزهەر کەسێک پێم بڵێ فڵانە سەحابە، فڵانە عالم نوێژی جەژنی سەعات نۆی بەیانی کرد، سەعات دە کردی، پێشی نیوەڕۆ کردی، ئەمجارە جەژنی قوربان با منیش وا نوێژتان بۆ بکەم. عورفێکە و دامەزراوە، هەزار و چوار سەد و سی و نۆ ساڵە نوێژی جەژنی ڕەمەزان و قوربان نیو سەعات بیست دەقە دوای خۆرکەوتن ئەبێ بکرێ خەڵک وایکا عورفی پێوە گیراوە ئەو بەڕێزەی کە خەبەری نابێتەوە ئەتوانێ نوێژی جەژنی ڕەمەزان و قوربان نەکا کەیفی خۆیەتی بەس ناکرێ تۆ دینێک هەزار و چوار سەد و ئەوەنە ساڵە موسڵمانان لەسەری ئاتون شافعی و مالکی و ئەحمەد و ئەبو حەنیفە و مالک و ئەوزاعی تۆ بێی بە قسەیە بیگۆڕی ناکرێ کەس نەیکردووە بەدواشونم بۆ کردووە جوابم ناردۆ بۆ مەلا گەورەکانی کوردستان بۆ دیجنەی فتووا وتومە یەک بەڵگەم بەنێ بڵێن فلان عالم لە فلان ساڵە لە فلان شارە نوێژی جەژنی بەیانی زوو نەکرد لە صین لە عالەمی ئیسلامی بەیانی جەژن چێشت و گۆشت لێ ئەنێن کشمیشی تێ ئەکەن چکلێت ئەگێڕن با خۆمان عەزیەت نەدەین و خەڵکیش عەزیەت نەدەین قسەی ئەخیرم مقۆیە دروست بووە ئەڵێن گوایە ئەم جەژنە ڕاز نەبووە ئەو ڕۆژەی ئێمە جەژنمان کردووە ڕەمەزان بووە مانگ نەبینراوە یەقینتان هەبێ ئێمە یەک زەڕە تاوانمان نییە. لیژنەی فتوا، حکوومەتی هەرێم، حکوومەتی بەغا، حکوومەتی سعودیە، موفتییەکانی دنیا ئەگەر پێکابێتیان خوا دوو ئەجریان بۆ ئەنووسێ. ئەگەر نەیان پێکابێ خوا یەک ئەجریان بۆ ئەنووسێ و من ئەڵێم من ئەڵێم یەک ڕەمەزانمان گرتووە ڕێک و پێک جەژنمان ڕێک و پێک چونکە ئەو ڕۆژەی جەژنمان کرد ڕۆژی چەند شەمە جەژن بوو سێشەممە ئێوارە دوای مەغریب مانگ بەرز بوو زۆریش بەرز بوو درەنگ ئاوا بوو یەک ئینسان لەم هەرێمی کوردستانە مانگی یەک شەوەی نەبینیوە تا ئێستاکێ یەعنی چی مانگی یەک شەوە یەعنی ئەم ئێوارە ڕەمەزان تەواو بووە سەیری ئەوێ بکەی مانگێکی باریک ببینی بڕۆی بۆ لای قازی بڵێ قازی گیان ئەوە مانگم بینیەوە بانی بیکەن بە جەژن ئەو مانگەی ئێمە ئێوارەی جەژن بینیمان مانگی دووشەوە بوو مانگی دووشەوە بوو، یەکێکیان هی ئەو ڕۆژە بوو کە جەژنمان تیا کرد، یەکێکیان هی ڕۆژی دوایی بوو. لەبەرئەوە من حەز دەکەم هەندێ مامۆستا و بەڕێزی تریش دڵی مسوڵمانان کرمێ نەکەن، گرفت و کێشە بۆ مسوڵمانان دروست نەکەین، تەفرەقە دروست نەکەین. تازە ڕۆی جەژن بێ کردمان، ڕەمەزانیش بێ کردمان. بیست و نۆ مان گرتووە ئەگەر بیست و هەشت مان بگرتایە ڕۆژێکمان ئەگێڕاوە بە قەزا بەخوا هەرچی دنیا بڵێ ڕۆژێکمان لێ خواردووە سەعاتێکی لێ ناگرمەوە هەرچی دنیا هەیە بڵێ هەرچی مەلای ژەیە بڵێ نایگرمەوە بۆ چونکە بیست و نۆم گرتووە بیست و هەشت وایەمان گێڕاوە بە قەزا خوای گەورە لە گوناهی من و یۆش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوتوو سەرفەرازمان بکە خوایە لە ئافات و فیتنەبان پارێزی خوایە هیدایەتی ئەم ئومەت و میلەتە بدەی خوایە هیدایەتی ئەم میللەت و ئوممەتە بدەی خوایە دەری خێرمان لێ بکەیتەوە خوایە تاعەتمان قبول بکەی خوایە سەرکەوتوو سەرفەرازمان بکەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە سڵاحی حاڵی زینوەکان بکەی خوایە لە مردوەکان خۆش بی خوایە بمان سازێنی بۆ دینەکەت دامەزرامان بکەی لەسەر دینەکەت خوایە عاقبەت خێرمان بکەی هەرکەس داوای دوعای خێری لێکردوین خوایە